بانگەواز بەشێک بوو لە سروشتی بانگەواز لای سەروەری جیهانیان سەڵ الله و عليهەیهی وسلم وەک خویەک وەک پارچەیەک وابوو لە بوونی کاتێک گیانێکی خاوێنی بەرچاو دەکەوت و دەرفەتی گەیاندنی بانگەوازەکەی بۆ نەدەڕەخسا تووشی سەختێکی گیانسێنی وەک ئەو سەختیانە دەبوو کە ئێمە لە کاتی دەستنەکەوتنی پارچەیەک ناندا یان لە کاتی دەستنەکەوتنی قومێک ئاوی خواردنەوەدا یان تەنانەت لە کاتی نەبوونی هەوای پاکدا بۆ هەناسەدان تووشمان دەبێت. دەدوت باکی نییە لە خواردن و خواردنەوە. جاری وا هەبوو چەندین ڕۆژ بەسەر یەکەوە بەڕۆژوو دەبوو. جاری واش دەبوو هەر ئەوەندەی کە نەمرێت خواردنی دەخوارد. وەک بڵێی خەمی بانگەواز ئارەزووی خواردنی تێدا نەهێشتووە. چۆن فریشتەکان بە زیکری خوا دەژیان، ئاواش حەزرەتی محەممەد صلی اللە علیه وسلم بە تەبلیغ دەژیا. ئەی پێغەمبەر! لە تاو خەم و پەژارەی ئەوەدا کە باوەڕ بەم قورئانە ناهێنن، خەریکە خۆت دەفەوتێنیت. بەڵێ، ئەو لە هەر جێیەک ناوچاوێکی بێ سوزدە و ڕەشەڵگەراوی بدیایە، هەوری خەم بەری ئاسمانی دەروونی دەگرت و دڵی دەگوشرا، بینینی هەر مرۆڤێکی دوور لە ئیمانیش، زریانی پەژارەی لە ناخیدا هەڵدەگیرساند. جا خۆ ئەمە لە ڕۆحیدا هەر هەبوو، پێغەمبەرایەتیش هات و قووڵییەکی تری پێ بەخشی و ڕەهەندێکی دی خستە سەر. ئەمەش نموونەی یەکێک لە قوتابییەکانی و دەردەداری سەردەمەکەی، ئەوەتا لەگەڵ ئەوپەڕی هەستیاری و بەتەنگەوەبوون لە بەجێهێنانی فەرمانەکانی شەرعدا، کەچی کاتێک لێی دەپرسن، بۆ هاوسەرگیریت ئەنجام نەداوە؟ لە وەڵامدا دەڵێت، لەتاو بیرکردنەوە لەو هەموو دەرد و مەینەتیەی بەسەر ئوممەتی محەممەددا هاتووە، هەرگیز کات و دەرفەتی ئەوەم نەبووە بیر لە هاوسەرگیری بکەمەوە. بەڵێ وایە. ئەمەیە خەیاڵی پێغەمبەر و میراتگرانی پێغەمبەر، وا دەزانم دنیاش ئەمڕۆ چاوەڕوانی ئەم چەشنە دەردەدارانە دەکات. جا مادام باسەکە گەیشتبێتە ئێرە، پێمخۆشە نموونەیەکتان بۆ باس بکەم کە لە زۆر جێی تریشدا باسم کردووە، چونکە ئەم نموونەیە لە هەمانکاتدا ڕەهەندێکی تریش بۆ باسەکەمان زیاد دەکات. لە ئەڵمانیا برایەکی ئیماندارمان بۆ ماوەیەک بە کرێ لەگەڵ ماڵێکدا دەمێنێتەوە. بەو ڕۆحە موحەممەدییەی کە لە گەوهەریدایە، کاریگەری لە ئەندامانی ئەو خێزانە دەکات کە لەگەڵیان دەژین. خوای گەورەش ئەم دەکاتە هۆکاری هیدایەتیان و موسوڵمان دەبن. لە پێشدا پیاوی ماڵەکە، پاشان خانمەکەی و بەدواشیدا منداڵەکانیان ئیمان دەهێنن. بەم شێوەیە ماڵەکە گیانی ژیانەوەی بە بەر دا دەکرێت و ڕەنگی گۆشەیەک لە گۆشەکانی بەهەشت دەگرێت. ڕۆژێکیان خاوەن ماڵ لە گەڵ ئەم برایەمان دەکەوێتە گفتوگۆوە. کت و پڕ خاوەن ماڵ کە نوری هیدایەت هەر دەمە و دەلاقەی کۆمەڵێ هەستی نوێی بە ڕووی مەیدانی ڕۆحیدا دەکردەوە بەم برایەمان دەڵێت، برام! تۆم زۆر خۆش دەوێت. بە جۆرێک کە حەز دەکەم دڵم دووتوێ بکەم و لە ناویدا بۆ هەمیشە هەڵت گرم. چونکە تۆ بوویتە هۆکاری هیدایەتم و ژیانێکی هەمیشەییت دەست خۆم و خێزانەکەم خست بەڵام لە هەمانکاتیشدا ئەوەندە لێت توڕەم حەز دەکەم ئێستا یەخەت بگرم و تا هێزم تێدایە ڕات بوەشێنم ئەزانم ئێستا دەپرسی بۆچی ئاخر لەبەرچی با بۆت باس بکەم بە ماوەیەکی کەم بەر لە هاتنی تۆ باوکم وەفاتی کرد لە کاتێکدا ئەو زۆر لە ئێمە شایستە تر بوو بۆ مسلمانەتی خاوەن ڕۆحێکی خاوێن و ژیانێکی بێخەوش بوو خۆ ئەگەر پێش وەفاتی ئەو بهاتیتایە دەبوویتە مایەی هیدایەتی ئەویش و باوکیشم تاجی موسوڵمانێتی لە سەر دەنا، ئیدی لەبەر ئەم درەنگهاتنەتە کە دەڵێم زۆر لێت توڕەم. ئەم سەرکۆنەکردنە وەک ناڵەی هەموو ئەوروپا، بگرە هەموو دونیا دێتە گوێم. من وەک خۆم زۆر دەترسم لەوەی کە لەو دونیایە خەم بگیرێت و لەسەر ئەوە لێپرسینەوەم لەگەڵ بکرێ. چونکە لەو باوەڕەدام کە وەک پێویست پەیام و بانگەوازی ئیسلامم پێ نەگەیاندوون. سووربوون لەسەر تەبلیغ. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم زۆر بە تەنگ بانگەوازی خەڵکیەوە بوو، نەیدەویست تەنها کەسێکیش بمێنێ لەسەر زەویدا کە حەق و حەقیقەتی پێ نەگەیشتبێ، هەر بۆیە وەختێ کەسێک دەهاتە لای، بێ هیچ وەستانێک و بەو پەڕی جدییەت و تالوکەوە دەریای بوونی وە شەپۆڵان دەکەوت و بە شێوازێکی ناوەزە و گونجاو هەوڵی دەدا پەیامەکەی پێ بگەیەنێ. جا با تەمەشای حاڵی بکەین وەختێ لە دوا ساتەکانی ژیانی مامیدا لە پەنا سەریدا وەستابوو. بانگەوازی ئەبوتاڵیب. ئەبو تالیب ئەو کەسە بوو کە زیاد لە چل ساڵ پێغەمبەری خوای لە خۆ گرت و پارێزگاری لێ کرد. کاتێکیش سەروەرمان پێغەمبەرایەتیەکەی ڕاگەیاند، موشریکانی مەککە بۆ یەکەم جار وەک قەڵایەکی سەرکەشی نەبەزی و ئەبو تالیبیان لە بەرامبەر خۆیاندا بینیەوە. هەتا ئەو قەڵایەش بە پێوە بوایە بە هیچ جۆرێک دەستیان نەدەگەیشتە ئەو نازدارە. بەڵام وائێستا ئەو ئەبو تاڵیبەی لەبەر خاتری پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم سینگی بەڕووی هەموو ناخۆشی و تەنگانەییەکانیدا دەرپەڕاند و لە پاڵ پیری و نەدارییەکەشیدا بەرگەی سێ ساڵی ئابڵۆقەی گرت و پشتی لە پێغەمبەری خوا نەکرد لەسەر دۆشەکی مەرگە و کۆتا هەناسەکانی دەدات پێغەمبەری خواش هەر بۆی بڕەخسایە دەهاتە لای و داوای لێ دەکرد کە بڵێت لا الە الا اللە و پێی دەوت تەنها ئەم وشەیە بڵێ تا لە قیامەتدا شەفاعەتت بۆ بکەم. بەڵام ئەو ڕۆحە ڕەشانەی کە لەو کاتەدا چواردەوری ئەبو تاڵیبیان تەنیبوو، ڕێگر دەبن لەوەی بە هیدایەت بەهرەمەند بێت، بۆیە کاتێک دوا هەناسەی دەدا دەڵێت، لە سەردینی عەبدولموتەڵیب و خوا باشتر دەزانێت کەشتیەکەی لە کیس دەچێت. لە بەرامبەر ئەم دیمەنە خەمناکەدا پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بەری هەنسکەکانی پێناگیرێ و دەداتە پڕمەی گریان و دەڵێت، مەگەر ڕێگریم لێ بکرێت، وەگەر نا داوای لێخۆشبوونت بۆ دەکەم. اصحاب الجحیم. بۆ پێغەمبەر و ئەوانەی باوەڕیان هێناوە ڕەوا نییە داوای لێخۆشبوون بۆ موشریکەکان بکەن هەرچەندە ئەوانە، ئەو موشریکانە، خزمی نزیکیش بن. دوای ئەوەی کە بۆیان ڕوون بووەتەوە کە بەڕاستی ئەوانە ئەهلی دۆزەخن. باشترین کەسێک کە دەرکی بەڕادەی ویست و ئاواتەخوازی پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام کردبێت، لە بابەتی هیدایەت وەرگتنی ئەبو تالیبدا حەزرەتی ئەبو بەکرە. ئەوە بوو لە پاش فەتحی مەکە، ئەبو قوفاحەی باوکی بەساڵاچووی دەهێنێتە خزمەتی سەرداری هەردوو جیهان تاوەکو ئەویش دەستی لە نێو ئەو دەستە موبارەکە بنێ و لە حزووری پێغەمبەری خوادا موسوڵمان بوونی خۆی ڕابگەیەنێت. وەختێ ئەم پیاوە پیرە نابینایە ئیمان هێنانی ڕادەگەیەنێت، ئەبوبەکر دەخزێتە گۆشەیەکەوە و قڵپ قڵپ دەگری. کاتێکیش پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم هۆی گریانەکەی دەپرسێت، هاوەڵی ئەشکەوت بەم شێوەیە وەڵامی دەداتەوە، یا رسول اللە زۆر بە ئاواتەوە بووم باوکم بە هیدایەت بگات، وا ئێستا خوای گەورە ئەو ڕۆژەی بە نسیب ئەو و منیش کرد. بەڵام من هیدایەتی ابو تالیبم زۆر لە هیدایەتی باوکم پێ خۆشتر بوو چونکە تۆ زۆر ئاواتەخوازی ئەوە بوویت کەچی هیدایەت بە نسیبی ئەو نەبوو ئەمەم بیرکەوتەوە بۆیە کەوتمە گریان. نوری نەمر.